ڕەحمەت و بەرەکەتی خوای میهرەبان بەسەر ئێوەی مسلمانان و تەواوی خەڵک و خاکی کوردستانمان و تەواوی سەرزەویدا ببارێت. میوانانی ماڵی خوای پەروەردگار باوەڕدارانی ئازیز لوقمانی حەکیم لە یەکێک لە ئامۆژگاریەکانی بۆ کوڕە ئازیز و خۆشەویستەکەی لە قورئاندا تۆمار کراوە لە سوورەتی لوقماندا کە دەفەرمێت یا بنیە ئەقیمی الصلاة نافەرموێ ئەدو الصلا یان ئەدە الصلا جیاوازی هەیە لە نێوانی ئەوەی کە نوێژەکانتان ڕاست و دروست و بە خشوع و بە گردن کەچیەوە ئەنجام بن نافەرمێ نوێژەکانتان هەر لە کۆڵ بکەنەوە و جێبەجێ بکەن پاشان دەفەرمێ ئەی کوڕی شیرینم فەرمان بکە بە چاکە ڕێگری و نەهی بکە لە خراپە پاشان دەفەرموێت واصبر على ما أصابك ئەنجامدانی گەورەترین عیبادەت کە نوێژە ئەنجامدانی فەرمانکردن بە چاکە و ڕێگریکردن لە خراپە دڵنیابن سەبری دەوێ ئەم ڕێگای بەندایەتی و فەرمانکردن بە چاکە ئێش و ئازار و ناڕەحەتی دێنێتە ڕێگات. دڵنیابە لە بەرامبەر دەعوە و ئیسلاح و چاکسازیدا تووشی بەڵا و مسیبەت و ناڕەحەتی دەبن بەبێ ئارامگرتن ئێوە نازانن و ناتوانن ئەنجامی عیبادەتەکان بەن و ناشتوانن بەردەوام بن ئارامگرتن پیشەی کەسانی خاوەن عەزیمەت و هیممەت بەرزیە ئارامگرتن ڕێگا و ڕێبازی پێغەمبەرانە عەلا نەبینا و عەلەیهیم الصەلات وەسەلام بە تایبەتی ئارامگرتن لەم زەمەنەی کە ئێمەی تیاداین ئەم زەمەن و ئەم زەمینەی کە ئێمەی تێدا دەژین، پێغەمبەری خوا عەلەیه سەلات وەسەلام لە پێناسەیدا دەفەرموێت سەیەتی عەلە الناس سەنەوات خەداعات دێ بەسەر ئینسانەکاندا مرۆڤایەتیدا ساڵانێک کە سیمای ئەم ساڵانە پڕیەتی لە چی؟ یەک پارچە فڕ و فێڵ، پاشکل لە یەکتر گرتن، سیمای ئەو ساڵانە بریتییە لەوەی کە پێوەرەکان تێک دەچێت، هەڵسەنگاندنی ڕاست و دروست بۆ شتەکان وەکو خۆی ناکرێ، چونکە پێغەمبەری خوا دەفەرمی عەلەیه سەلات وسەلام تێکچوونی پێوەرەکان لێرەوە دەست پێ دەکات. کەسی خیانەتکار و گەندەڵکار بە ئەمین دەناسێنرێ و یان خۆی دەناسێنێ بە پێچەوانەوە کەسە ئەمینەکان لە زیندانەکان تون دەکرێن و بە خیانەت پێناسەیان دەکرێ پاشان دەفەرمێ کەسانێک حکم و فەرمان ڕەوایی ئینسانەکان دەبەن بەڕێوە پێغەمبەری خوا فەرمی کەسانێکن کە پێناسەی بۆیان بریتە لە ئەڕوەی بێضا کە پێغەمبەری خوا لێیان پرسی ئەی ڕەسول اللە ڕۆی بیضە کێیە فەرمووی ئینسانانێکی کەم عەقڵ و کەم تەجروبە و بێ ئەرزش و بێ نرخ دەبن بە سەرپەرشتیار و بە حکمڕانی ئینسانەکان ئالەم ساتە وەختانەدا لەو کاتەی کە پێوەرەکان تێک دەچێت زۆر گرنگە فەرمانکردن بە چاکە و ڕێگریکردن لە خراپە زۆر گرنگە کۆمەڵگای مرۆڤایەتی و کۆمەڵگای مسوڵمان بەرچاوی ڕوون بێت بزانێ ئاینی حەق دەست پێوە بگرێ و دەستبەرداری ئاینی حەق نەبێت بە پێویستی دەزانم لە ڕوانگەی تێکچوونی پێوەرەکان لەم زەمەن و زەمینەی هەرێمی کوردستانیش وەکو تەواوی سەرزەوی هەڵوەستە بکەین وەک وەفایەک لە بەرامبەر حوجرە و مەدرەسە و خوێندنگا ئاینی و ئیسلامیەکانی کوردستاندا کە لێوێوە ئەمرکردن بە چاکە و نوێژ و عیبادەتەکان بۆ ئێمە دەما و دەم و دەسا و دەس هاتووە بۆمان چونکە پێوەر تێکچوون بە ڕادەیەک تێکچووە کە کۆمەڵگای کوردەواری ئێمە حەزەکەم پێکەوە بەراوردێ بکەین لە نێوانی دوێنێ و ئەمڕۆماندا دوێنێ ئێمە میلەتێک بووین دەمانوت پەروەردە بووین لەسەرەوەی کەم ژیان کەڵ ژیان چۆن ژیان نەک چەند ژیان ئێمە کۆمەڵگایەک بووین پەروەردە بووبووین لەسەر ئەوەی دوێنێ ئەوی کار نەکات ناخوا بەڵام ئەمڕۆ دەستی ماندوو لەسەر ناوسکی برسی و لە گیرفانی خاڵیدایە دوێنێ دەمانوت زوو دەنووستین زووش هەڵدەساین ئێسا درەنگ دەخەوین درەنگش هەڵدەستین دوێنێ ئێمە کۆمەڵگایەک بووین بەڕاستی زۆرێک لە پێوەرەکان لە ئەمڕۆدا تێک چووە لە ناو ئێمەدا بە نمونە زیاتر ئەوسا تاوانباران دەخرانە زیندان بەڵام ئێستا زۆر جار بێتاوانەکان ئەوسا بە تەپڵ و سەما و ڕەقس و مۆسیقا و گۆرانی دەوترا لۆتی بازی ئێستا پێی دەوترێ هونەر ئەوسا ئەیانوت برا لە پشت برا بێ مەگەر قەزا لە لای خودا بێ بەڵام ئێستا برا دوژمنی برا بێ ئەبێ بەڵا لە دوای بەڵا بێ ئەوسا دەمانوت موچە بۆ سەگی بەڕەڵا دەبڕایەوە ئێستا موچەی پیاوی ساڵح دەبڕێ ئەوسا ئەیانوت پارە چڵکی دەستە ئێستا ئەڵێن پارە خزمە کەسە پشتە هەموو کەسە بەداخەوە ئەوسا لەو پەڕی دنیایەکێ بکوژرایە خوێنێک بڕژایە دادەچڵەکین ئێستا ڕۆژانە لە نزیکمانەوە دەیان و سەدان کەس دەکوژرێ دەڵێ گیزەی مێشوولەیە و بە خەیاڵمانە نایە ئەوسا هەر کەس درۆیەکی بکردایە بە شاهید نەدەگیرا بەداخەوە ئێستا درۆنەکە لە محکەمەکاندا ئامادەبوونی نابێ ئەوسا میوان جەژنی خانەخوێ بوو، ئێستا زۆر کات لای زۆر ماڵ میوان ڕووزەردییە. ئەوسا کاربەدەست و فەرمانڕەواکان پەروەردەی میحراب و مزگەوت بوون، ئێستا فەرمانڕەواکان میحراب و مزگەوت تەسک دەخەنەوە و ڕادەگرن و دادەخەن. ئەوسا ئەیانوت ژن و ماڵ ئێستا دەڵێن ژن و کۆڵان ئەوسا دەیانوت ئافرەتی کۆمەڵگای کوردەواری ئێمە کە قژی دادەهێنا موەکەی سەری کۆ دەکردەوە و لە کونی بەردێکا دایدەنا بەڵام ئێستا قژی تەخشان و پەخشان دەکا و پیشانی هەمووانی دەدات بەداخەوە ئەوسا ئەیانوت خوایە وەی کە لەبەرمان نەگرێ کەچی کەسانێک ئەمڕۆ یەخە دەرگا بەوەی دەگرن و شەڕ بەوەی دەفرۆشن ئەوسا ئەیانوت نەوتی عەرەب بۆ عەرەب ئێستا نەوتی عەرەب و کوردیش بۆ غەرب و بۆ دوژمنانە بەڵێ مسلمانانی ئازیز لە ڕوانگەی تێکچوونی پێوەرەکانەوە، بە پێویستی دەزانم ئێمە تا ئەو ساتەوەختانەی لە ڕوانگەی قورئان و سوننەتەوە، لە ڕوانگەی مەدرەسە ڕەسەنەکانی کۆمەڵگای کوردەوارییەوە، لە ڕوانگەی باوباپیری ئازیز و خۆشەویستمانەوە کە لە حوجرە و مەدرەسەکاندا پەروەردە بووبوون، پێوەرەکان لای ئێمە ڕاست و دروست بوو، هیچ خراپەیەک لە پێوەرەکاندا بوونی نەبوو، بەڵام، بەداخەوە ئێستا زۆرێک لە پێوەرەکان تێکچوون، بۆیە دەڵێن بێوەفاییە، بێوەفاییە، بێمروەتییە، بێئینسافییە دەستبردن و دەمبردن بۆ نەهێشتنی حوجرە لە کوردستانا، بۆ داخستنی خوێندنگا ئاینی و ئیسلامییەکان لە کوردستانا، چونکە خوێندنگا و حوجرەکان نۆ سەدەیە بەلانی کەمەوە نۆ سەد ساڵە ئەم میلەتی کوردەیە لە حوجرە و لە خوێندنگا و لەسەر دەستی پیاوانی محراب و مینبەرەوە پەروەردە کراوە و پەروەردە دەکرێت خۆشەویستانم بێوەفاییە ئەگەر ئەحمەدی خانی لەبیرکەین بێوەفاییە ئەگەر مەموزینی ئەحمەدی خانی کە تیایدا نەخشەڕێگای دەوڵەتسازی و دەوڵەتی کوردی تێدا لەخۆگرتووە لەبیر بکەین کە یەکێکە لەو پیاوانەی جگە لە ڕۆشنبیری حوجرە و مەدرەسەی ئایینی هیچ بڕوانامەیەکی دینییە بێوەفاییە ئەگەر لەبیری بکەین مەلای جزیری، مەلای باتەنی، فەقێ تەیران، مەلای سەیدی و بێسارانی و مەولەوی و سالم و کوردی و وەفایی و ئەحمەد مختار بەگی جاف و دەیان و سەدان و هەزاران شاعیر و کەڵەپیاو و پیاوی ئازا و مەرد کە لە قوتابخانە و لە خوێندنگا و لە حوجرەکانی ئەم کوردستانەدا پێگەشتوون، تێگەشتوون، خزمەتیان کردووە، لە حوجرەکانی کوردستانەوە بۆ هەر چوار پارچەی کوردستانم و نەبێ تەنها کوردستانی عێراق خاوەنی حوجرەی تەوێڵە و بیارە و نێرکسەجاڕ و عەبابەیلێ و دەیان و سەدان حوجرەی تر لە کوردستان لە سلێمانی و لە خەلیفان و لە دەبێ ئێمە ئەوە بزانین نەوەی نوێی کۆمەڵگای کوردەواری ئێمە بەڵێ لە حجرەکانی کوردستانەوە پیاوانی شۆڕشگێر و پیاوانی خەباتگێری وەک شێخ عوبەیدوڵڵای نەهری و شێخ سەعیدی پیران و قازی محەممەدی سەرسپی و دەسپی کە یەکەمین بناغەی دەوڵەتی کوردی دامەزراندووە مەگەر جگە لە حجرە و جگە لە مەدرسەی ئاینی چیان خوێندووە و لەکوێ خوێندوویانە لە بواری زانست و زانیاریدا مسلمانان پشتکردنە حجرە و دان لە حجرە و بە بیانووی کەسانێک کە هەڵە مامەڵەیان کردووە بەڕاستی یاخیبوونە لە مێژوو مێژووی ئێمە پیاوانێکی وەکو ئیبن و تەیمیەی لەخۆ گرتووە زانایان دەفەرموون ئەگەر ئیبن تەیمیە شیخ الاسلام هیچ ڕەچەڵەکێکی نەزانرێ لەبەر دوو سیفەت دەزانین کوردە یەکەمین زیرەکی دووەمین ئازایەتی و مەردی و جوامێری ئیبن تەیمیە لە زیرەکیدا خاوەنی پێنج سەد کتێبە لە ئازایەتی و لە غیرەت و لە جوامێری و مەردایەتیدا هەموو جیهانی ئیسلامی قەرزاری یەک شەیخ الئیسلامن کە شەیخ الئیسلامی کوردی ئیمامی ئیبن تەیمیەیە لە بیرکردنی زانایانێکی وەکو ئیبن خەلەکان بەڵێ ئیبن خەلەکان لە بیرکردنی ئیبن ئیبن المستەوفی هەولێری ئەربیلی لە بیرکردنی ئیبن سەلاحی شەهرەزووری بە تایبەتی شەهرەزوور نەک زانایانی بەشی خۆی کردووە و ئیدارەی کورد و کوردستانیان داوە بەڵکو زانایانی شارەزوورن لە بەغدا حوکمی قەزائیان کردووە و عیلمی ئێرەیان بردووە بۆ بەغدا و لەوێ عیلمیان وتووەتەوە، لەمە گرنگترتان پێ بڵێم، مەگەر زاناکانی حوجرەکانی کوردستان نەبوون، چەندین زانا لە حوجرەکانی کوردستاندا ڕۆشتوون، لە مەککە و لە مەدینە ئیمام و خەتیب بوون، قازی و موفتی بوون، فەرمانڕەوا و کاربەدەستیش بوون و حوکمی قەزائیان بەدەستەوە بووە؟ هەموو ئەمانە چیمان پێ دەڵێ؟ هەموو ئەمانە پێمان دەڵێ ئایا ئێستا کاتی ئەوەیە ئایا حجرە و مەدرسە و خوێندنگا ئاینیەکانی کوردستان کە لانکەی شۆڕش بوون لانکەی ئەدیبان و شاعیران بوون لانکەی ئاوارە و لێقەوماوان بوون مزگەوت و حوجرەکان و مامۆستایانی مزگەوت و حوجرەکان لە پێکەوەژیانی ئاشتی، لە پێکەوەژیانی سیاسی، لە پێکەوەژیانی کۆمەڵایەتی، لە لاکردنەوە لە گەنجان، لە لاکردنەوە لە ئافرەتان، لە هەموو بوارەکاندا چ کەمتەرخەمییەکیان هەبووە؟ مەگەر حوجرە و مەدرەسە ئایینیەکانی کوردستان ئەم گلەیانە ئێمە دەکەین، ئەم پرسیارانەش دەکەین، ئایا بێدەستووری هەرێمی کوردستان خەتای حوجرە و خوێندنگا ئاینیەکانە؟ هەبوونی قەیرانی دارایی و زریانی قەیرانی دارایی و گەندەڵی لەم هەرێمەدا خەتای مامۆستایان و خەتای حوجرە و میحراب و مینبەرەکانە؟ ئایا شەڕی ناوخۆ و براکوژی تەحریم و تەجریممان نەکردووە و بە خیانەت ئەژمار نەکراوە خەتای میحراب و مزگەوتەکانە؟ ئایا فەساد و خراپەکاری خواردن و دا و دەرمان خەتای مزگەوت و حوجرەکانە؟ ئایا لە ساڵی دوو هەزار و حەوت سێ سەد کەس بۆ حەوت سەد کەس سەردانی نەخۆشخانەی هیوای کردووە لە ئەمساڵدا زیاد لە سی و سێ هەزار کەس تووشی نەخۆشی درێژخایەن بووە خەتای حوجرە و مزگەوتەکانە یان خەتای بێ ئیدارەیی و یان خەتای گەندەڵی و یان خەتای سنوور نەپاراستن و یان خەتای خۆخۆری و خەریک بوونە بە دونیاوە، بۆیە موسڵمانانی ئازیز ئەمە تکای ئێمەیە لە میحرابی رسول اللە وە صلی اللە علیه و سلم جەماوەری موسڵمان وشیار دەکەینەوە، جەماوەری موسڵمان نە گۆڕین و گۆڕانکاری ئاوا دەکرێ، نە چاکسازی ئاوا دەکرێ، نە حوکمڕانی ئاوا دەکرێ. ئەزموونی گەلان بێنن، بەڵام ناکرێ بێ دینی، بێ عەقیدەیی، بێ ئەخلاقی گەلان بێنن بەسەر ئێمەدا بیچەسپێنن، طب و هەندەسە بێنن دەستتان خۆش بێ، بەڵام ناکرێ، ناکرێ بە ڕاستی میللەتی کوردی ئێمە بە سەدان و بە هەزاران لە وەزارەتی ئەوقافە و ڕاگەیەنراوە مزگەوت لەم هەرێمەدا بێ ئیمامە، بێ خەتیبە، هێشتا تۆ دێی دەرگا و دەروازەیەک هەیە ئەو دەرگا و دەروازەش دادەخەی، دەیخەیتە ژێر پرسیارەوە، بۆیە. بەڕاستی بە دەسەڵاتدارانیش دەڵێین دەسەڵاتداران لە خوا غافڵ مەبن یاخی مەبن لەبیرتان نەچێتەوە ستەم و ستەمی ستەمکاران ئێستاش لەسەرمانە بۆیە ماڵی خۆمان با یەکخەین با دەست لە نێو دەستی یەکتری خەین با خزمەتکاری قورآن و سنت بین با حجرە و مزگەوتەکان قەرزاریانین پەرلەمان نەک جارێ چەند جار لە مزگەوتەکانە کۆبوویەوە پەرلەمان مزگەوت پەرلەمانی میللەتی مسوڵمانە، مزگەوت لانکەی پێشمەرگە و شۆرش و ئازادیخوازان بووە، بۆیە بەڕاستی زۆر جێگای داخ و ئەسەفە خەنجەردان لە جەرگی هەموو مامۆستا و هەموو مسوڵمانێکە کە دەبێ قوتابخانە و خوێندنگاکان بکرێ بە دێوەزمەیەک کە ئەننەما هەرچی خراپەکاری و فەساد و گەندەڵی هەیە لەم وڵاتەدا لەوانەوە سەرچاوەی گرتووە. بۆیە بەڕاستی لە ئێستادا ئەم داوایەمان بە پێویست زانی کە دەڵێین نابێ بەڕاستی هەڵەی لەو جۆرە بچێتە سەر و نابێ هەڵەی لەو جۆرە بکرێ بەڵکو دەبێ چاکسازی شتێ جوانە ڕێکسازی شتێ جوانە دەستکاریکردنی مەنهەج و گونجانی لەگەڵ سەردەمدا لە بواری علمیدا شتێکی زۆر ڕاست و جوانە بەڵام ئەگەر یاخی بین لە مێژوومان ئەگەر بڵێین کورد ئیسلامی لێ بکەینەوە واللهی لەو ساتە وەختەوەی کە ئیسلام هاتووە ئەگەر مەلا و زانای کورد ئەگەر حوجرە و فەقێ لە کورد بکەینەوە سوێن بەخوا هیچمان بەدەستەوە نامێنێ یەک مێژوو لاپەڕەمان نامێنێ بۆیە مێژوو و دەستنووسی حوجرەی کوردستانە بە دەستنووسی لە بەریتانیا تا ئێستاش پارێزراوە بۆیە بەڕاستی ئێش بوو لە دڵی زۆرێک لە مسلمانان لە مامۆستایانی هەرێمی کوردستاندا پێتان دەڵێین دەسەڵاتداران مەیگۆڕن با خوا نەتانگۆڕێ چاکی مەکەن با خراپ نەبێ لە خوا غافڵ مەبن لە خوا یاخی مەبن ئەگینا خوای پەروەردگار غەضەب و عیقابمان لێ دەگرێ پێتان دەڵێین ئێستا لە هەموو کاتێک زیاتر پێویستمان بەوە هەیە کە خاوەنی دەستور بین خاوەنی یەک ریزی و تەبابین یەک دەم و یەک دەستمان هەبێ بەرامبەر بە دوژمنانمان بەڵام ئەگەر کە لێ بکەوێتە نێوانمان ئەگەر لە دینی خۆمان بین بەخوا خوای پەروەردگار ڕووی ڕەحمیمان لێ هەڵدەگرێ لە کۆتاییدا لە خوای پەروەردگار داواکارم خوایە بە خاتری ئیسمی عەظەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆسەکانت خوایە ئێمە میلەتێکی مسلمانین خوایە لەسەر دینداری موفقمان کە خوایە سەبر و ئارامیمان پێ ببەخشە لەسەر دینداری خوای پەروەردگار بۆ خاتری ئیسمی عەظەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا ئەڵڵاه میلەتێکی بریندارین خوایە میللەتێکی بریندارین خوایە میللەتێکین دەیان و سەدان دوژمن دەوری داوین یا ئەڵڵاه بمانپارێزە خوایە ئاگری شەرمان لە دوور بخەرەوە خوایە ئاگری شەرمان لە دوور بخەرەوە خوایە شیفای دڵی دایکانی دڵ هەڵقرچاومان بە خوای پەروەردگار شیفای بریندارانێکی زۆر یەم وڵاتە بە خوایە ڕەحم بەکەم ئەندامانێکی زۆر لە چاو لە دەست کە لە دەستیان داوە خوایە ڕەحمیان پێ بکە خوای پەروەردگار بریندارین خوایە کەشتێکەمان چەندین دوژمن مەڵاسی داوە بۆی خوای پەروەردگار ئەم کەشتێمان بپارێزە خوایە ئەم کەشتێمان وەک کەشتێکەی نوح بپارێزە خوایە ئەوانەی لەم کوردستانەدا ئەوانەی لە دەرەوەی کوردستان ئەم کەشتێک و نەکەن خوای پەروەردگار دەستیان بشکێنە خوایە چاویان کوێرکە خوایە قەڵمیان بشکێنە خوایە دەسەڵاتیان لەبن بێنە خوای پەروەردگار لەسەر قورئانمان ژیانە خوایە بۆم قورئانەمان ژیانە خوایە حیا و حرمەت و حشمەت بە ئافرەتانی کوردمان زیاتر بە خوایە گەنجانی کوردمان پارێزراوکە خوایە خەڵک و خاکی کوردستان پارێزراوکە خوایە دوژمنانی ئەم خەڵک و خاکی کوردستانە ڕسواکە یا الله لێت داواکارین ئاگری شەڕ و فیتنە لە عێراق لە تەواوی سەرزەوی هەڵبگری یا رب العالمین خوای پەروەردگار لێت داواکارین ڕەحمی خۆتمان پێ بکە خوای پەروەردگار ئێستاش برینی ئەنفال برینی کاولکاری دێهاتەکانمان برینی ڕوخانی مزگەوتەکانمان لە دڵمانایە یا اللە خوای پەروەردگار دەسەڵاتدارانی ئێمە موفق کە کە دژ بە دینەکەمان نەوەستنەوە و خوایە بیان کە بە خزمەتکاری دینەکەی خۆت خوایە گەر شیاوی هیدایەتن هیدایەتیان بە یا رب العالمین خوایە لە گوناهی من و ئەم جەمعە خۆش بە اللهم آمین